هەروا بۆ ئەوەی داوای لێبوردن بکەن لە پەروەردگارتان پاشان تەوبە بکەن و بگەڕێنەوە بۆ لای دەتان ژیێنێ بە ژیانێکی چاک و خۆش تا ماوەی دیاری کراو بۆتان وە دەبەخشێ بە هەموو خاوەن چاکە و بەهرەیەک پاداشتی چاکە و بەهرەی خۆی وە ئەگەر ڕوو وەرگێڕن و سەرپێچی بکەن انه علیم بذات الصدور. ئاگاداربن بێگومان ئەوان سنگیان دەپێچنەوە لەسەر کینە و دژایەتی بۆ ئەوەی خۆیان بشارنەوە لە خوا، بێداربن کاتێ ئەوانە خۆیان دادەپۆشن بە پۆشاکەکانیان، خوا دەزانێ بەوەی دەیشارنەوە و ئەوەی ئاشکرای دەکەن. کل فی کتاب مبین. هیچ گیان لەبەرێک نیە لە زەویدا مەگەر لەسەر خوایە ڕزق و ڕۆزیەکەی وە خوا دەزانێ شوێنی مانەوەی وە شوێنی لێ دەرچوونی هەمووی نوسراوە لە کتێبی ڕوونکەرەوە لوح المحفوظ دایە. ئەو خوایە زاتێکە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە لە شەش ڕۆژدا و عەڕشەکەی لەسەر ئاو بوو بۆ ئەوەی تاقیتان بکاتەوە کامتان کردەوەی چاکتر دەکەن سوێند بێ ئەگەر بڵێیت بەوانە بەڕاستی ئێوە زیندوو دەکرێنەوە لە پاش مردن بێگومان ئەوانەی کە بێ بڕوان دەڵێن ئەمە هیچ نییە بێجگە لە جادوویەکی ڕوون و دیار. وە سوێند بەخوا ئەگەر ئەو سزایان دوا بخەین تا ماوەیەکی کەمی دیاری کراو ئەوە بەڕاستی دەڵێن چی ئەو سزای ڕاگرتووە نایەت بێدار بن ڕۆژێ ئەو سزایەیان بۆ دێت لێیان لا نادرێ وە دەوریان دەدات ئەوەی کە ئەوانە گاڵتەو لاقرتیان پێ دەکرد انه لفرح فخور. سوێند بەخوا ئەگەر پێی بچێژین بەهرە و چاکە دوای ئەو سەختی و ناڕەحەتیانەی تووشی بووە بێگومان دەڵێت گشت سەختی و زیانەکانم لە مل بوویەوە بەرۆکی بەردام بێگومان لەو کاتەدا زۆر دڵخۆش و لووت بەرز و خۆ بەزل زانە یان ئەوانە دەڵێن پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەو قورئانەی هەڵبەستووە بڵێ دەی ئێوەش دە سوڕەتی وەک ئەو قورئانە بێنن هەڵبەستراو بن و بانگ بکەن بۆ پشتیوانیتان هەرکەس دەتوانن بێجگە لە خوا ئەگەر ئێوە ڕاست دەکەن فهل انتم مسلمون. جا ئەگەر وەڵامیان نەدانەوە ئەوە بزانن کە بێگومان ئەم قورئانە نێردراوەتە خوارەوە بە ئاگاداری و زانینی خوا، هەروەها بزانن هیچ پەرستراوێک نییە بێجگە لەو، دەی ئایا ئێوە مل کەچ و موسولمانن؟ ئەوانە بڕوایان هەیە بەو شایەتە کە قورئانە، وە هەر کەس باوەڕی پێی نەبێت لەو کۆمەڵ و تاقمانە ئەوانەی کۆبوونەوە لەسەر دژایەتی ئیسلام ئەوە ئاگر جێگایەتی کەواتە هیچ جۆرە گومان و دوودڵیەکت نەبێ لەو قورئانە بەڕاستی ئەو قورئانە ڕاستە لەلایەن پەروەردگارتەوە هاتووە بەڵام زۆرێک لە خەڵکی بڕواناهێنن الا لعنة اللە علی الظالمین. وە ئایا چێ ستەمکارترە لەو کەسەی کە درۆ هەڵبەستێ بەدەم خواوە؟ ئەوانە دەبرێنە حزووری پەروەردگاریان وتەکانیان دەخرێتەڕوو، وە شایەتەکان لە پێغەمبەران و فریشتەکان دەڵێن، جا پیاو ماقوڵەکان وتیان، ئەوانەی کە بڕوایان نەهێنابوو لە گەلەکەی نوح، ئێمە تۆ نابینین جگە لە ئادەمییەکی وەک خۆمان، وە نابینین تۆ هیچ کەسێ شوێنت کەوتبێت جگە لەوانەی کە هەژار و پەستەکانمانن، بێ ئاوەزا و ساویلکەن، وە نابینین ئێوە هیچ شتێکتان لە ئێمە زیاد بێ، بەڵکو بە درۆزنتان دەزانین. هەروها ناڵێم من فریشتەم، بەوانەش ناڵێم کە لەبەر چاوی ئێوە سووک و بێ ڕێزن، خوا هیچ چاکەیەکیان ناداتێ، خوا چاک دەزانێ بەوەی لە دەروونی ئەواندایە، بەڕاستی من ئەو کاتە لە ستەمکاران دەبم ئەگەر ئەو هەژارانە دەربکەم. نوح علیه السلام کەشتیەکەی دروست کرد هەتا کاتێ فەرمانی ئێمە هات بۆ لەناو بردنیان و تەنورەکە ئاوی لێ هەڵقوڵا وتمان بە نوح لەو کەشتیەدا هەڵگرە لە هەموو نێر و مێییەک دوان ژن و منداڵەکانیشت هەڵبگرە ئەوەیان نەبێت بڕیاری خوا لەسەر دراوە بە خنکاندن بۆ گەلی سەمودیش ناردمان صالح پێغەمبەر علیه السلامی برایان وتی ئەی گەلەکەم خوا بپەرستن هیچ پەرستراوێکتان نیە بێجگە لەو ئەو دروستی کردوون لە زەویدا و کردوونی بە ئاوەدان کەرەوە تێیدا کەواتە داوای لێبوردنی لێ بکەن پاشان بگەڕێنەوە بۆ لای بەڕاستی پەروەردگارم زۆر نزیکی دوعا وەرگرە. فما تزیدوننی غیر تخسیر. صالح وتی، ئەی گەلەکەم! پێم بڵێن ئەگەر من بەڵگەیەکی ئاشکرام هەبێ لەلایەن پەروەردگارمەوە و لەلایەن خۆیەوە پێغەمبەرێتی پێ بەخشیبم، جا کێ یارمەتیم دەدات لە بەرامبەر خوادا ئەگەر سەرپێچی ئەو بکەم؟ کەواتە ئێوە هیچ بۆ من زیاد ناکەن زەرەر و زیان نەبێت. سوێند بەخوا بێگومان نێرراوەکانمان هاتن بۆ لای ئیبڕاهیم بە مژدەوە وتیان سەلامی خوات لێ بێت ئەویش وتی سەلامی خوا لە ئێوەش ئینجا ئەوەندەی نەبرد ئیبڕاهیم خێرا گوێرەکەیەکی برژاوی هێنا بۆیان. جا کاتێ بینی دەستیان درێژ ناکەن و بۆی و لێی ناخۆن، نائاسایی هاتنە بەرچاوی و لە دەروونی خۆیدا مەترسی لێ کردن کە نیازی خراپیان هەبێ، وتیان مەترسە، بەڕاستی ئێمە نێرراوین بۆ سەر گەلی لوط. رَبِّکَ وَإِنَّهُمْ آتِیهِمْ عَذَابٌ غَیْرُ مَرْدُودٍ. ئەی ئیبڕاهیم واز بهێنە لەم کارە، بەڕاستی بێگومان دەرچووە بۆ ئەو کارە فەرمانی پەروەردگارت، وە بەڕاستی بۆ ئەوانە دێت سزایەکی نەگەڕاوە. و گەلەکەی هاتن بۆ لای پەلەیان دەکرد لە هاتندا بۆ لای لە کاتێکدا ئەوان لەوەو پێش هەمیشە کردەوە بەدەکانیان ئەنجام دەدا وتی ئەی گەلەکەم ئەوانە کچەکانی منن مەبەستی کچەکانی هۆزەکەی بوو الیس الصبح بقریب. فریشتەکان وتیان، ئەی لوط! بەڕاستی ئێمە نێردراوی پەروەردگاری تۆین، هەرگیز ناگەنە لای تۆ. جا شەو ڕەوی بکە بە خێزان و کەسوکارت لە بەشێکی شەودا و با هیچ کەس لە ئێوە لانەکاتەوە بەدوای خۆیدا بێجگە لە ژنەکەت، بەڕاستی ئەو تووشی دەبێ ئەوەی کە تووشی ئەوان دەبێ. جا کە فەرمانی ئێمە هات بۆ لەناوبردنیان، ئەو شوێنەمان سەر و ژێر کرد و باراندمان بەسەریاندا، وردە زیخی گڵین بە دوای یەکدا و بێ پچڕان دەباری. مسوومەتەن عند ربک. وە ناردمان بۆ خەڵکی مەدیەنیش شوعەیبی برایان وتی ئەی گەلەکەم خوا بپەرستن هیچ پەرستراوێکتان نیە بێجگە ئەو وە کەم و کووڕی مەکەن لە پیوانە و کێشانەدا بەڕاستی من دەتانبینم بە ماڵ و سامانی زۆرەوە وە بەڕاستی من دەترسم لێتان سزای ڕۆژی داگیرکەرتان تووش بێت. وتیان، ئەی شوعەیب، ئایا نوێژەکەت فەرمانت پێدەدات کە ئێمە واز بێنین لەوەی باو و باپیرانمان پەرستوویانە؟ یا واز بێنین لەوەی بە ویستی خۆمان لە ماڵ و سامانماندا دەیکەین؟ بەڕاستی تۆ پەلەنەکەری لێزان و هۆشمەندیت. وتی، ئەی گەلەکەم! هەواڵم بدەنێ، ئەگەر من بەڵگەیەکی ڕوونم لە لایەن پەروەردگارمەوە پێ بێ و ڕۆزییەکی زۆر و باشی پێ دابم لە لایەن خۆیەوە، چ مەبەستێکم هەیە درۆ بکەم؟ وە من هەرگیز نامەوێ پێچەوانەی ئێوە بکەم، لەو کارەی بەرگریی ئێوەی لێ دەکەم خۆم بیکەم، وتیان، ئەی شوعەیب، ئێمە تێناگەین لە زۆرێ لەوەی تۆ دەیلێیت، بەڕاستی ئێمە تۆ بە لاواز دەبینین لە ناوماندا، خۆ ئەگەر لەبەر خزمەکانت نەبوایە دڵنیا بە بەردبارانمان دەکردی، چونکە تۆ خۆت هیچ دەسەڵاتێکت نیە لە بەرامبەر ئێمەدا. بەڕاستی منیش کار و کردەوە دەکەم لەمەو دوا دەزانن چێ سزای بۆ دێت ڕیسوا و سەرشۆڕی دەکات و چێش درۆزنە جا چاوەڕوانی بکەن بەڕاستی منیش لەگەڵتان چاوەڕوانم. ولما جاء امرنا نجینا کاتێ فەرمانی ئێمە هات بۆ لەناوبردنیان، شوعەیبمان ڕزگار کرد و ئەوانەش بڕوایان هێنابوو لەگەڵی بە بەزەیی لەلایەن خۆمانەوە، وە ئەوانەی ستەمیان کردبوو ناڵە و شریخەکە نەعرەتەکە گرتنی، ئیتر هەموویان لە ماڵ و جێگاکانیاندا دەمەوڕوو کەوتن و جوڵەیان نەما و مردن. وما زادوهم غیر تتبیب. وە ئێمە ستەممان لێ نەکردن بەڵکو خۆیان ستەمیان کرد لە خۆیان جا هیچ سودێکی پێ نەگەیاندن ئەو پەرستراوانەیان کە دەیان پەرستن و هاواریان بۆ دەکردن لە جیاتی خوا بە هیچ شتێک سودیان پێ نەگەیاندن کاتێ فەرمانی پەروەردگارت هات بۆ لەناو بردنیان بەڵام ئەوانەی کە بەختەوەر کراون ئەوە لە بەهەشتدان بە هەمیشەیی دەمێننەوە تیایا تا ئاسمان و زەوی بمێنێت مەگەر ئەو کەسەی پەروەردگارت بیەوێ ئەوە بەخشینێکە بێ بڕانەوە. فلا تک فی مریة مما یعبد هؤلاء. کەواتە هیچ جۆرە گومان و دوو دڵیەکت نەبێ لە ناڕاستی ئەوەی ئەوانە دەیپەرستن تەنها ئەوە دەپەرستن کە باو و باپیرانیان دەیان پەرست لەوەو پێش بەڕاستی ئێمە پێیان دەدەین بەتەواوی بەشی خۆیان لە سزا بێ لێ کەم کردنەوە. سوێند بەخوا بەڕاستی ئێمە بەخشیمان بە موسا پەڕا و ئینجا جیاوازی تێدا کرا ئەگەر لەبەر بڕیارێک نەبوایە کە پێشتر دراوە لەلایەنی پەروەردگارتەوە دادوەری دەکرا لە نێوانیاندا و بەڕاستی ئەوانە لە گومان و دوودڵیدان لەو قورئانە. وما ربک بغافل عما تعملون وە تەنها بۆ خوایە زانینی نهێنیەکانی ئاسمانەکان و زەوی هەر بۆ لای ئەو دەگەڕێندرێتەوە هەموو کار و بارێک کەواتە ئەو بپەرستە و هەر پشت بەو ببەستە وە بێگومان پەروەردگارت بێ ئاگانیە لە هەر کردەوەیەک ئێوە دەیکەن.